بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆ ببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنیی ئەو پیتانە. ئەم قورئانە کتێبێکە و بۆت هاتووەتە خوارەوە، کەوابوو با سەغڵەتی لە دڵ و دەروونتدا نەبێت لە گەیاندنیدا، بۆ ئەوەی خەڵکی پێ بێدار بکەیتەوە، هەروەها یادەوەریشە بۆ ئیمانداران. خەڵکینە، شوێنی و بەرنامەیە بکەون کە لەلایەن پەروەردگارتانەوە بۆتان هێنراوەتە خوارەوە، جگە لەو زاتە شوێنی هیچ پشتیوان و خۆشەویستێکی تر مەکەون، کەم یاداوەری و پەند وەردەگرن و بیردەکەنەوە. چەندەها شار و دێهاتمان وێران و کاول کرد لە کاتێکدا لە شەودا خەوتبوون یا لە کاتی ئیسراحەتی نیوەڕۆدا بوون، کتوپڕ سزا و تۆڵەی ئێمە یەخەی پێگرتن. ئەو کاتە کە سزای ئێمە یەخەی پێگرتن، ئینجا قسە و گوفتار و دوعا و نزایان هیچ نەبوو، تەنها ئەوە نەبێت دەیانوت، بەڕاستی ئێمە ستەمکار بووین، بەڕاستی ئێمە یاخی بووین. ئینجا سوێن بێت بە خودا، بێگومان ئێمە پرسیار دەکەین لەوانەی کە پێغەمبەرانیان بۆ ڕەوانە کراوە، سوێن بێت بە خودا لە پێغەمبەرانیش دەپرسینەوە دەربارەی هەڵوێستی ئەو خەڵکە بەرامبەریان. ئینجا سوێن بێت بە خودا بەڕاستی هەموو بەسەرهاتەکان لەسەر بنچینەی زانیاری و ئاگاداری تەواو دەخەینە ڕوو و دەیڵێینەوە بۆیان، ئێمە بێئاگا نەبووین لە هەڵسوکەوتیان. تەرازوو پێوەری ڕاست و دروست لەو ڕۆژەدایە، ئینجا ئەوەی تای تەرازووی خێر و چاکەکانی سەنگین بێت، ئەوە ئیتر ئەو جۆرە کەسانە سەرکەوتوو و سەرفرازن. بەڵام ئەوەی تای تەرازووی خێر و چاکەکانی سووک بێت، ئەو جۆرە کەسانە ئەوانەن کە خۆیان دۆڕان و خۆیان لەدەست دا بەهۆی ئەوەی کە بڕوایان بە بەڵگە و ئایەتەکانی ئێمە نییە و ستەم دەکەن. سوێن بێت بە خودا بەڕاستی ئێمە ئێوەمان نیشتەجێ کرد لەم زەویەدا و دەسەڵاتمان پێ بەخشین و جۆرەها هۆکاری ژیانمان تێیدا بۆ سازاندون لە خواردن و خواردنەوە و هۆکانی گواستنەوە و پۆشاک و ناوماڵ و ئاو هەوا و تا دوایی کەچی لە بەرامبەر ئەو هەموو ناز و نیعممەتە بێشمارە سوپاسی کەمی نیعممەتەکان دەکەن یان کەمتان سوپاس گوزارن سوێند بە خودا بەڕاستی ئێمە باوە گەورەی ئێوەمان دروست کرد و نەخش و نیگاری ڕواڵەت و ڕوخساری ئێوەمان کێشا پاشان وتمان بە فریشتەکان ئادەی سوژدە بەرن بۆ ئادەم سوژدەی ڕێز و بە فەرمانی خوددا جا هەموو فریشتەکان سوژدەیان برد جگە لە ئیبلیس کە فەرمانی خدای شکاند و لە سوژدەبەران نەبوو خدا فەرمووی باشە چی بەرگری کردیت ئەی ئیبلیس کە سوژدە نەبیت کاتێک فەرمانم پێدایت شەیتان وتی، من لەو چاکترم، چونکە تۆ منت لە ئاگر دروست کردووە و ئەوت لە قوڕ دروست کردووە. خودا فەرمووی، دەی کەواتە دابەزە و لە بەهەشت یا لە ئاسماندا یان لە پلە و پایەی بەندایەتی، چونکە تۆ بۆت نییە لەوێدا فیز بکەیت و خۆت بە گەورە دابنێیت. جا تا زووە دەرچۆ، چونکە بەڕاستی تۆ لە ڕیسوا و بچووک و بێنرخەکانیت. شەیتان وتی، داواکارم کە مۆڵەتم بدەیت تا ئەو ڕۆژەی کە هەموو نەوەی ئادەم زیندوو دەکرێنەوە. خودا فەرمووی، بەڕاستی تۆ لە مۆڵەت دراوانیت. شەیتان وتی، بەهۆی ئەوەی کە تۆ منت گومڕا و سەرگەردان کرد، ئەوە سوێند بێت منیش لە ڕێگە ڕاستەکەتدا بۆیان دادەنیشم، لایان بدەم. پاشان سوێن بە خودا لەبەردەمیانەوە لە پشتیانەوە لە لای ڕاستیانەوە لە لای چەپیانەوە بۆیان دێم و دنیایان لەلا خۆشەویست دەکەم و گومانیان دەربارەی قیامەت لا دروست دەکەم و دەستت ناکەوێت زۆربیان سوپاس گوزار بن خدا فەرمووی لە بەهش دەرچۆرە دەرەوە بەسەر شۆڕی و ڕیسوایی و دەرکراوی سوێن بە خوددا ئەو کەسەی شوێنت کەوت لەوان ئەوە بێگومان دۆزەخ پڕ دەکەم لە ئێوە هەموو تۆش ئەی ئادەم خۆت و هاوسەرەکەت لە بەهەشتدا نیشتەجێ بن، جا لە هەر کوێ ئارەزووتان لێ بوو خواردەمەنی و میوەیە بخۆن، بەڵام نزیکی ئەم درەختە مەکەون، درەختێکی تایبەتی بەردار بوو بۆ تاقیکردنەوەیان، خودای گەورە بڕیاریدا کە هەر نزیکی نەکەون، چ جای لەبەروبوومی بخۆن، ئەو کاتە دەچنە ڕیزی ستەمکارانەوە. شەیتان ئەو سنوورەی بۆ ئادەم و حەوا بە فرسەت زانی و ئینجا کەوتە فڕێدانی وەسوەسە و خەتەرە و خەیاڵ بۆ ناو دڵ و دەروونیان تا ئەو عەیب و عارەیان دەربخات کە شاراوە بوو لێیان دوایی خۆی ئاشکرا کرد و پێیوتن پەروەردگارتان ئەم درەختەی لێ قەدەغەن نەکردوون تەنها لەبەر ئەوەیە نەوەکو ببنە فریشتە یاخود بۆ ئەوەیە نەوەکو لە نەمران بن ئەوسا شەیتان زانی دەترسن و دوو دڵن سوێندی بۆ خواردن کە من بەڕاستی لە ئامۆژگارانم بۆ ئێوە و دڵسۆزتانم ئیتر شەیتان بە فێڵ و پیلان فریویدان بەرەو لای درەختەکەی بردن جا کاتێک تامی بەروبوومی درەختەکەیان چەشت هەرچی عیب و عاریان هەیە کەوتە دەرەوە ناچار بەپەلە دەستیان دایە گەڵای درەختەکانی بەهشت عیب و عاری خۆیان پێ دا ئەپۆشی و پەروەردگاریان بانگی کردن و فەرمووی ئایا من قەدەغەی ئەو درەختەم لێ نەکردن و پێم نەوتن کە بەڕاستی شەیتان بۆ ئێوە دژمنێکی ئاشکرایە؟ ئەوسا ئیتر هەردووکیان هەستیان بە هەڵەی خۆیان کرد و وتیان، پەروەردگارە، ئێمە ستەممان لە خۆمان کرد، خۆ ئەگەر لێمان خۆش نەبیت و بەزەییت پێماندا نەیەتەوە، ئەوە بەڕاستی ئێمە سوێند بە خودا لە خەسارەتمەند و زەرەرمەندانین. خودای گەورە فەرمووی، ئیتر دابەزن! هەندێکتان دوژمنی هەندێکتانن، شەیتان و دار و دەستەکەی دوژمنی ئێوەن و نەوەی ئادەمیش بەهۆی پیلانی شەیتانەوە دوژمنایەتی یەکتر دەکەن. بۆتان هەیە لە زەویدا نیشتەجێبوون و هۆی ڕابواردن و ژیان تا ماوەیەک. خودا فەرمووی پێیان، هەر لە زەویدا دەژین و لەوێش دەمرن و تێکەڵ بە خاکی دەبن، لە کاتی دیاریکراویشدا هەر لە ناخییەوە دەهێنرێنە دەرەوە بۆ لێپرسینەوە. ئەی نەوەی ئادەم! ئێمە بەڕاستی پۆشاکی لەبارمان بۆ فەراهەم هێناون، عەورەت و ئەوەی پێتان ناخۆشە دەربکەوێت دایدەپۆشێت، هەروەها جلوبەرگی جوانیش کە خۆتانی پێ بڕازێننەوە، بەڵام بیرتان نەچێت کە پۆشاکی تەقوا و خوداناسی چاکتر و خێردارترە و بەفەڕترە، ئەو پۆشاکە مادی و مەعنەویانە لە نیشانە و بەڵگەکانی خودای گەورەن بۆ ئەوەی یاداوەری وەربگرن و یادی بەهەشت بکەن. ئەی نەوەی ئادەم، شەیتان ئێوەش لە خشتە نەبات، هەروەک باوک و دایکتانی لە خشتە برد و لە بەهەشتدا بە دەرکردنیدان، لە کاتێکدا دەستی کرد بە داماڵینی پۆشاکەکانیان تا عەورەتیان پیشانی یەکتر بدات. بێگومان شەیتان و دار و دەستەی ئێوە دەیبینن لە شوێنێکدا کە دنیایە ئێوە ئەوان نابینن. جا دڵنیابن کە ئێمە شەیتانەکانمان کردووە بە یار و یاوەری ئەوانەی باوەڕ ناهێنن. کاتێکیش بێباوەڕان تاوان و گوناهێک ئەنجام بدەن دەڵێن، باوباپیرانیشمان دیوە ئەم کارەیان کردووە و خودای گەورە خۆی فەرمانی پێداوین بیکەین، پێیان بڵێ، نەخێر وانییە، چونکە بەڕاستی خودا فەرمان بە گوناه و تاوان و کاری نابەجێ نادات، چۆن جەسارەت دەکەن و شتێک هەڵدەبەستن بۆ خودا کە نازانن وتویەتی یان نا؟ ئەی محەممەد بڵێ، پەروەردگارم فەرمانی بە دادپەروەری داوە لە کاتی هەر پەرستن و نوێژێکدا لە هەموو مزگەوتێکدا ڕووی دڵ و ڕوخسارتان بەڕاستی لە پەروەرگارتان بکەن و بیپەرستن و لێی بپاڕێنەوە لە کاتێکدا دینداری بێگەرد و دڵسۆزانە هەر بۆ ئەو زاتەیە چونکە هەر چۆن دروستی کردوین لە سەرتاوە لە ئایندەشدا هەر بۆ لای ئەو دەگەڕێینەوە جا ئەو کاتە دەبنە دوو دەستە دەستەیەک هیدایەت و ڕێنمووی وەرگرتووە، دەستەیەکیش بڕیاری گومڕایی و سەرلێشێواوی بەسەردا چەسپاوە. چونکە بەڕاستی ئەوانە بێجگە لە خودا شەیتانەکانیشیان کردە پشتیوان و خۆشەویستی خۆیان، واش دەزانن کە ڕێگەی ڕاست و دروستیان گرتۆتە بەر. ئەی نەوەی ئادەم! خۆتان بڕازێننەوە بە پۆشاک لەبەرکردن لە کاتی هەموو نوێژ و چوونە ناو مزگەوتێکدا. بخۆن و بخۆنەوە لە ناز و نیعمەتەکان، بەڵام زیادەڕەوی مەکەن، چونکە بەڕاستی خودا لە سنوور دەرچووان و زیادەڕەوانی خۆش ناوێت. ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەوە چێیە پۆشاک و زینەت و جوانییە خوداییەکانی لە بەندەکانی حەرام کردووە کە لە بنەڕەتدا خۆی بۆی بەدیهێناون؟ هەروەها ئەوە چێیە ڕزق و ڕۆزییە چاک و پاکەکانی حەرام کردووە؟ بەو خەڵکە بڵێ، هەموو ئەو شتانە بۆ ئیماندارانە لە ژیانی دنیادا و لە کاتێکدا پاڵفتەن لە ڕۆژی قیامەتدا، ئا بەو شێوەیە ئایەت و فەرمانەکان ڕوون دەکەینەوە بۆ کەسانێک کە بزانن و هۆشیار بن، پێیان بڵێ، بەڕاستی پەروەردگارم هەرچی گوناح و خراپەیە حەرامی کردووە، چ ئەوانەی ئاشکران چ ئەوانەی پەنهانن، هەروەها هەموو گوناه و داخوازی و دەست درێژیەکی بەناحەقی حەرام کردووە شتێک بکەن بە شەریک و هاوەڵ بۆ خودا کە هیچ دەسەڵاتی پێ نەداوە هەروەها حەرامی کردووە لە خۆتانەوە بە ناوی خوداوە دوور لە هەموو زانیاری و زانستێک شت بڵێن بۆ هەموو نەتەوەیەک تەمەنێکی سنووردار هەیە لە کاتی دیاری کراودا کۆتایی بە دەوری دەهێنرێت جا کاتێک کۆتایی تەمەنیان هات ئەوە نەتاوێک دوا دەکەون نەتاوێکیش پێش دەکەون ئاینەوەی ئادەم ئەگەر پێغەمبەرانتان لە خۆتان بۆ هات کە ئایەت و فەرمانەکانی منیان بەسەردا دەخوێننەوە جا ئەو کەسەی بەتەخوا و لە خوددا ترس بێت ئەوە ترسیان لەسەر نییە و دڵگران و غەمبار نابن بەڵام ئەوانەشی بڕوایان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەبووە لووت بەرز بوون بەرامبەریان ئا ئەوانە نیشتەجێی ناو ئاگری دۆزەخن و بە هەمیشەیی تێیدان جاچێ لە وەستەم کارترە کە بەدەم خودداوە درۆ هەڵبەستێت یان بڕوای بە ئاەتەکانی نەهێناوە ئا ئەوانە ئەوەی کە بۆیان بڕیاردراوە لە دنیادا دەستیان دەکەوێت هەتا ئەو کاتەی فریشتە نێردراوەکانمان بۆیان دێن گیانیان دەچێشن ئەوسا پێیان دەڵێن کوان ئەوانەی جگەل لە خوددا هانا و هاوارتان بۆ دەبردن و دەتان پەرستن بەسەر سامیەوە دەڵێن نازانین لێمان ون بوون ئەوسا بەناچاری شایەتی لە خۆیان دەدەن کە بەڕاستی ئەوان هەر بێ باوەڕ بوون ئەوسا خودا فەرمانی دا و فەرمووی، دەبچنە ڕیزی ئەو کۆمەڵانەوە کە پێش ئێوە هەبوون لە گومڕاکان لە دەستەی پەری و ئادەمیزادەکان لەناو دۆزەخدا. هەر کاتێک هەر کۆمەڵ و دەستەیەک دەچنە ناوی نەفرین دەکەن لە هاوئایین و هاوبیرانیان، هەتا ئەو کاتەی هەموویان کۆدەکرێنەوە و بەسەر یەکدا دەدرێن لە ناویدا، شوێنکەوتەکان ڕوو بە گەورەکانیان دەڵێن پەروەردگارە ئا ئەوانە ئێمەیان گومڕا کرد دە تۆش لەناو دۆزەخدا سزای دوو بەرامبەریان بدە خدای گەورەش فەرمووی بۆ هەموو لایەک سزا و تۆڵە دوو بەرامبەرە بەڵام ئێوە پێی نازانن پاشان دەستە پێشوەکان بە دوایینەکان دەڵێن وە نەبێت ئێوە هیچ ڕێز و فەزلێکتان هەبێت بەسەر ئێمەدا، دە ئێوەش بچێژن سزا و ئازار بەهۆی ئەو کار و کردەوە نالەبارانەوە کە ئەنجامتان دەدا. بێگومان ئەوانەی بڕوایان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەهێناوە و خۆیان لە ئاستیدا بە گەورە داناوە، ئەوانە دەروازەکانی ئاسمانیان بۆ ناکرێتەوە و ناچنە بەهەشتەوە هەتا وشتر دەچێت بەناو کونی دەرزیدا. ئا بەو شێوەیە ئێمە پاداشتی تاوانباران دەدەینەوە و تۆڵەیان لێ دەسێنین ئەوانە لە ناو دۆزەخدا ڕایەخی ئاگرینیان هەیە لە سەرووشیانەوە سەقف و بەتانی و لێفەی ئاگرین داپۆشەریانە سەر و خواریان ئاگرە بێگومان هەر بەو شێوەیە پاداشتی ستەمکاران دەدەینەوە و تۆڵەیان لێ دەسێنین لەلایەکی ترەوە ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەمەرجێک ئێمە لە توانای هەرکەس زیاتر داخوازی ناکەین ئەوانە خاوەن و نیشتەجێی بەهەشتن و ژیانیان بەردەوام و هەمیشەییە تیایدا هەر لە دەروازەی بەهەشتدا هەرچی بغز و کینەیەک لە دڵ و دەروون و سینەیاندا بوو ئێمە دامەنڕنی تا بەسینەیەکی ساف و دڵ و دەروونێکی بێگەردەوە بچنە ناو بەهشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشەکانیدا ڕەوان و جاری دەبێت ئەوسا ئیتر هەمووان بە یەک دەنگ و یەک ئاواز دەڵێن سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە هیدایەت و ڕێنموویی کردین بۆ ئەم جێگە و ڕێگە خۆشە ئەگەر ئەو خدایە هیدایەت و ڕێنمووی نەکردینایە هەرگیز ڕێگای هیدایەتمان نەدەزانی و ئەم پاداشتەمان وەرنەدەگرت سوێند بە خودا بەڕاستی پێغەمبەرانی پەروەردگارمان بە حەق و ڕاستیەوە هاتن ئەوسا بانجیان لێکرا ئەوە ئەو بەهشتەیە کە پێتان دراوە بەهۆی ئەو کار و کردەوانە کە ئەنجامتان دەدا پاشان نیشتەجێیانی بەهشت بانجی نیشتەجێکانی دۆزەخیان کرد بەڕاستی ئەو بەڵێنەی کە پەروەردگارمان پێی دابووین دەستمان کەوت و پێی بەخشین ئایا ئێوەش ئەو بەڵێنەی کە پەروەردگارتان دابووی بەڕاستی دەستان کەوت لە وەڵامدا بدڵشکاوی و غەم و پەژارێکی زۆرەوە وتیان بەڵێ ئەوسا جاڕچیەک جاڕیدا لە نێوانیاندا و هاواری کرد نەفرەتی خوددا لە ستەمکاران بێت ئەوانەی کە بە نەرمە بڕی بەرهەڵستی ڕێبازی خوددا دەکەن و کۆسپ و تەگەرە دەخەنە ڕێگەی و ڕێبازی خدایان بە خوار و خێچی دەوێت لە کاتێکدا هەمیشە ئەوان بێ بڕوان بە زیندوو بوونەوە و لێپرسینەوە. لە نێوان بەهەشتی و دۆزەخیەکاندا دیوار و پەردەیەک هەیە، بەسەر شوێنە بەرزەکانیشەوە کەسانێکی مەرد هەن هەردوولا بە چاکی دەناسن بەهۆی ناونیشانەکانیانەوە، کاتێک ڕوودەکەنە بەهەشت بانگ دەکەن لە نیشتەجێکانی و دەڵێن، سڵاوتان لێبێت خۆشی لە خۆتان. ئەوانە هێشتا نەچونەتە ناوی بەڵام بەهیوان و ئومێدیان هەیە. کاتێکیش ڕوویان بەرەو ڕووی دۆزەخیان وەردەچەرخێنرێت دەڵێن پەروەردگارە مەمان گێڕە لەگەڵ دەستەی ستەمکاراندا ئەوانەی کە لەسەر شوێنە بەرزەکانن بانجی کەسانێک دەکەن لە دۆزەخیان کە بەڕواڵەت و سیمایاندا دەیان ناسن و پێیان دەڵێن خۆ ئێستا لاتان ڕوونە کە دار و دەستە و هێز و توانا و ماڵ و سامانتان فریاتان نەکەوت هەروەها فیز و لووتبەرزی و خۆفشکردنەوەتان بەهاناتانەوە نەهات. ئایا ئەوانە ئەو کەسانەن کە کاتی خۆی سوێنتان دەخوارد ڕەحمەتی خودا نایانگرێتەوە؟ ئەوەتە خودا پێیان دەفەرموێت، دە بچنە بەهەشتەوە، نەترس و بیمتان لەسەرە نە غەم و پەژارەش دەخۆن. دۆزەخییەکان بەدەم ئاه و ناڵە و خەم و پەژارەوە هاواریان لە بەهەشتیان کرد و لێیان پاڕانەوە وتیان، نەختێک ئاومان بەسەردا بڕێژن، یان بەشمان بدەن لەو ڕزق و ڕۆزیانەی کە خودا پێی بەخشیون، بەهەشتیەکان لە وەڵامیاندا وتیان، بەڕاستی خودا خواردن و خواردنەوەی بەهەشتی لەسەر بێ باوەڕان حەرام کردووە. ئەوانەی کە کاتی خۆی ئاینەکەیان بە گەمە و گاڵتەک گرتبوو، ژیانی دونیا غەڕاو سەرگەردانی کردبوون و خەڵەتاندنی. جا ئێمە ئەمڕۆ ئەوانە فەرامۆش دەکەین هەروەکو ئەوان ئەم ڕۆژەیان فەرامۆش کرد و لە بیری خۆیان بردبۆوە هەروەها بەهۆی ئەوەشەوە کە دژی ئایەتەکانی ئێمە دەوەستان و ئینکاری و بەربەرەکانیان دەکرد سوێن بێت بە خودا بەڕاستی ئێمە کتێبێکمان بۆ هێنان هەموو شتێکمان لەسەر بنچینەی زانستی و زانیاری تێدا ڕوون کردوتەوە هیدایەت و ڕەحمەت و ڕێنمویشە بۆ ئەو کەسانەی کە باوەڕی پێدەهێنن ئایا بێباوەڕان چاوەڕێی چی دەکەن جگە لە پێشهاتن و ڕوودانی هەڕەشە قورئانییەکان نەبێت؟ جا ئەو ڕۆژەی کە بەڵێن و هەڕەشەکان دێتە دی ئەوانەی پێشتر فەرامۆشیان کردبوو دەڵێن بەڕاستی پێغەمبەرانی پەروەردگارمان حەقیقەت و ڕاستەقینەیان هێنابوو کەچی ئێمە بڕوامان پێ نەکردن و بە کەساسیەوە دەڵێن ئایا ئەوە کەسێک نییە تکامان بۆ بکات بەڵکو خدا بمان بەخشێت یاخود بگەڕێنەوە بۆ دنیا و کار و کردەوەی چاک بکەین نەک ئەوەی کە ئەو سادەمان کرد بەڕاستی ئەوانە خۆیان دۆڕاند و هەرچیان هەڵبەست بوو باوەڕیان پێی هەبوو لێیان ون بوو بێگومان پەروەردگارتان ئەللایە کە دروستکاری ئاسمانەکان و زەویە لە ماوەی شەش ڕۆژدا مەگەر هەر خۆیشی بزانێت ئەو ڕۆژانە ماوەیان چەندە پاشان لەسەر عەرش و تەختی فەرمانڕەوای وەستا ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێشتی لەو بابەتانە لە ڕادەی بۆچوونی ئێمە بەدەرە تەفسیری ئەم ئاەتەیان لە پێشەوە مالیک و ئەحمد پرسیوە لە وەڵامدا وتویانە وەستانەکە حەقیقەتی هەیە چۆنیەتەکەی شاراوەیە پرسیارکردن دەربارەی بدعەیە باوەڕبوون پێی واجبە بە شەو ڕۆژ دادەپۆشێت، لە کاتێکدا بە شێنەیی عەوداڵە بە دوایدا، خۆر و مانگ و ئەستێرەکان هەر هەموویان بە فەرمانی خودا کەوتوونەتە گەڕ و لە فەرمانی دەرناچن، ئاگادار بن و بزانن و تێفکرن کە هەرچی دروستکردن و بڕیاردانە هەر بۆ ئەوە. کەواتە دەبا هەمووان فەرمانبەرداری ئەو بین و لە فەرمانی دەرنەچین مبارەک و پیرۆز و گەورەیە زاتی ئەڵڵا پەروەردگاری هەموو جیهانیان هانا و هاوار بکەن لە پەروەردگارتان بە پاڕانەوەی بە کوڵ بە نهێنی لە کات و شوێنی لەباردا چونکە بەڕاستی ئەو زاتە دەست درێژکارانی خۆش ناوێت مەبەست ئەوانن کە هانا و هاوار بۆ غەیری خودا دەبن خەڵچینە فەساد و گوناه و تاوان ئەنجام مەدەن لە زەویدا دوای ئەوەی چاکەکاری ڕەنجی گرتووە و خەڵکی خەریکن خووی پێوە دەگرن. بەردەوام هانا و هاوار بۆ خودا بەرن لە ترسی سزای دۆزەخ و بە ئومێدی بەدەستهێنانی بەهەشت. بەڕاستی ڕەحمەتی خودا نزیکە لە چاکەکاران و چاکەخوازانەوە. هەر ئەو خودایەیە کە بای شەماڵ هەڵگری هەڵمی ئاو دەنێرێت لە کاتێکدا مژدەیە بۆ خەڵک لە نێوان دوو دەستی ڕەحمەتی پەروەردگاردا هەتا وای لێ دێت کە ئەو بایە هەوری سەنگین هەڵدەگرێت ئەوسا دەینێرین بۆ ناوچە وڵاتێکی مردوو جا بەهۆی ئەو ئاوەوە هەرچی بەروبوومە دەری دەهێنین جا هەر بەو شێوەیە مردوانیش لە ناخی زەوی دەردەهێنین و زیندوو دەکەینەوە بۆ ئەوەی یاداوەری وەربگرن. وڵاتی بە پیت و چاک و ئاوەدان، دار و درەخت و ڕۆکی تێدا دەڕوێت بە فەرمانی پەروەردگار. ئەوەشی کە زۆنگ و پیس و بێ کەڵک بێت، شتی بێ سوود و بێ فەڕ نەبێت، هیچی لێ پەیدا نابێت. ئا بەو شێوەیە بەڵگە و نیشانەی جۆراوجۆر دهێنینەوە بۆ کەسانێک کە دڵسۆزن و سوپاسی خودا دەکەن. سوێن بە خودا بەڕاستی ئێمە نووحمان ڕەوانە کرد بۆ سەر قەومەکەی جا ئەویش پێی وتن ئەی گەل و هۆزم ئێوە هەر خوددا بپەرستن چونکە جگە لەو زاتە خدایەکی ترتان نییە بەڕاستی من دەترسم لە ڕۆژێکی گەورەدا تووشی بەڵا و سزایەکی زۆر سەخت ببن دەستەی دەسەڵاتداری قەومەکەی وتیان بەڕاستی ئێمە تۆ لە نێو گومڕایەکی ئاشکرادا دەبینین نوح وتی ئەی قەوم و هۆزم من هیچ گومڕایەکم نییە بەڵکو من پێغەمبەرێکم و لەلایەن پەروەردگاری جیهانیانەوە ڕەوانە کراوم پەیامەکانی پەروەردگارمتان پێ ڕادەگەێنم من دڵسۆزیتان لەگەڵ دەکەم ئەوەی من دەیزانم دەربارەی گەورەی و باڵادەستی خوددا ئێوە نایزانن. ئایا ئێوە سەرسام بوون لە هاتنی بەرنامە و یادخەرەوەیەک لەلایەن پەروەردگارتانەوە بۆ سەر پیاوێکی ڕاستگۆ لە خۆتان؟ تا بێدارتان بکاتەوە و دینداری و خوداناسی بکەن بۆ ئەوەی سەرنجام ڕەحمتان پێ بکرێت دوای 950 ساڵ هەوڵ و کۆشش هەر بەرنمەکەیان بە درۆزانی و بڕوایان پێنەکرد جا ئێمەش خۆی و ئەو ئیماندارانەی لەگەڵیدا بوون لە کەشتێکەدا ڕزگارمان کردن و ئەوانەی بڕوایان نەهێنا بە ئایەت و فەرمانەکانمان نقمی زریانەکەمان کردن چونکە بەڕاستی ئەوان گەلێکی کوێر و نابینا بوون لە ئاستی ڕاستیەکاندا بۆ قەومی عادیش هودی برایانمان نارد هەروەکو نوح وتی ئەی گەل و عەشرەتم هەر خودا بپەرستن چونکە جگە لەو زاتە خودایەکی ترتان نییە، ئایا ئەوە لە خودا ناترسن؟ ئەو دەسەڵاتدارانەی کە بێ بڕوا بوون لە قەومەکەی وتیان، بەڕاستی ئێمە تۆ لەنێو نەفامیدا دەبینین، تۆ ناگۆڕێیت و پێش ناکەویت و بەڕاستی ئێمە وادەزانین تۆ یەکێکیت لە درۆزنەکان. هود فەرمووی، ئەی قەوم و عەشرەتم من هیچ جێلی و نەفامیەکم پێوە نییە بەڵکو من پێغەمبەرێکم لەلایەن پەروەردگاری هەموو جیهانیانەوە پەیامەکانی پەروەردگاری خۆمتان پێ ڕادەگەێنم و من بۆ ئێوە دڵسۆز و ئەمینم ئایا ئێوە سەرسام بوون لە هاتنی بەرنامە و یادخەرەوەیەک لەلایەن پەروەردگارتانەوە بۆ سەر پیاوێکی ڕاستگۆ لە خۆتان تا بێدارتان بکاتەوە جا یادی ئەو کاتە بکەنەوە کە خودا ئێوەی کردە جێنشین لە دوای قەومی نوح لە ڕووی جەستەوە زیاد لەوان گەورەتر و تێر و تەواو بەدیهێنان کەواتە یادی ناز و نیعممەتەکانی خدا بکەن بۆ ئەوەی سەرفراز بن کەچی قەومی نالەبار لە وەڵامی داوتیان ئایا تۆ هاتوویتە لامان بۆ ئەوەی تەنها خدا بپەرستین و واز لەو پەرسراوانە بهێنین کە ساڵەهایە باو باپیرانمان دەیان پەرستن؟ بە گاڵتە و بێباوەڕییەوە وتیان، کەوابوو ئەگەر تۆ لە ڕاستگۆیانیت ئەو بەڵێنانەی کە پێمان دەدەیت بۆمان پێش بهێنە. هود فەرمووی، ئیتر ئەوە بەڵا و ناخۆشی و خەشمی خودا کەوتە سەرتان. ئایا ئەوە ڕاستە ئێوە موجادەلە و دەمەدەمێم لەگەڵ دەکەن لەسەر کۆمەڵێک بت و پەیکەر کە خۆتان و باو و باپیرانتان ناوتان ناون؟ بێگومان هیچ پەیوەندییەکیان بە خوداوە نییە، هیچ بەڵگەیەک لەلایەن خوداوە دانەبزیوە کە ئەوانە بچووکترین کاریان بەدەست بێت. ئێوە چاوەڕێ بن منیش لەگەڵتاندا لە چاوەڕوانانم. ئینجا دوای دابەزینی خەشمی خودایی، هود و ئەو ئیماندارانەی لەگەڵی بوون بە ڕەحمەتێکی تایبەتی خۆمان ڕزگارمان کردن. ئەوانەشی کە ئایەت و هەڕەشەکانی ئێمەیان بە درۆ دەزانی دوا بڕاومان کردن و ئەوانەشی باوەڕدار نەبوون بە مژدەکانمان. بۆ سەر قەومی ثەمودیش ساڵحی برایانمان نارد، ئەویش پێی وتن، ئەی گەلەکەم! خودا بپەرستن چونکە جگە لەو خودایەکی ترتان نییە ئەوەتا بەڕاستی معجزەی ئاشکراتان لەلایەن پەروەرگارتانەوە بۆ هاتووە ئەمە وشترێکە لەلایەن خودداوە بەتایبەت بۆ ئێوەی بەدیهێناوە لەسەر داخوازی خۆتان کە معجززەیەکی ئاشکرایە وازی لێ بهێنن با بلەوەڕێت لە زەوی خوددادا و دەست درێژی مەکەنە سەر و ئازاری مەدەن چونکە هەر ئازارتاندا سزا و بەڵایەکی بە ئێش و ئازار داوێن گیرتان دەبێت. یادی ئەو کاتەش بکەنەوە کە خودا ئێوەی کردە جێنشین لە دوای قەومی عاد ژیانی لەسەر زەوی بۆ ئاسان کردن لە دەشتەکاندا کۆشک و تەلار دروست دەکەن لە شاخ و چێوەکانیشدا ژوور دادەتاشن کەواتە یادی ناز و نیعممەتەکانی خوددا بکەن و تۆوی خراپە و فەساد و گوناه لەسەر زەویدا مەچێنن دوای ئەو یادخستنەوانەی ساڵح پێغەمبەر دەستەی دەسەڵاتداران ئەوانەی لووتبەرزیان کرد لە قەومەکەی وتیان بەوانەی کە چەوسێنراونەتەوە لەوانەیان کە باوەڕیان هێناوە باشە ئێوە دەزانن کە ساڵح لەلایەن پەروەردگاریەوە ڕەوانە کراوە ئیمانداران وتیان بەدڵنیاییەوە ئێمە باوەڕدارین بەو پەیامەی کە بەودا ڕەوانە کراوە بەڵام ئەوانەی کە خۆیان بەزل و گەورە دەزانی وتیان بەڕاستی ئێمە بێ بڕواین بەوەی ئێوە بڕواتان پێ هێناوە. یەکسەر چوون و وشترەکەیان سەربڕی و لە فەرمانی پەروەردگاریان یاخی بوون و وتیان، ئەی ساڵح، ئەگەر تۆ لە پێغەمبەرانیت، ئادەی ئەو هەڕەشانەی کە لێمان دەکەیت بۆمان پێش بهێنە. ئینجا یەکسەر دوای سەربڕینی وشترەکە، بومەلەرزەیەک و دەنگێکی سامناک گرتنی و پێچانیەوە و دوابەدوای ئەوە هەموو لە ماڵەکانیاندا بە چۆکدا هاتن و هێزی ئەژنۆیان شکا و تیا چوون جا ساڵح پێغەمبەر پشتی لێ هەڵکردن و وتی ئەی قەوم و عشرەتم سوێن بە خودا بەڕاستی پەیامی پەروەردگارم بە چاچی پێڕاگەاندن و دڵسۆزیم لەگەڵ کردن بەڵام بەداخەوە ئێوە دڵسۆزانتان خۆش ناوێت یادی لوت پێغەمبەریش بکە کاتێک بە قەومەکەی وت چۆن ئێوە گوناه و تاوانێکی وا دەکەن کە تا ئێستا هیچ کەس پێش ئێوە لە جیهاندا گوناه و تاوانی وای نەکردووە چونکە بەڕاستی ئێوە ئارەزووی جنسی خۆتان لەگەڵ پیاواندا ئەنجام دەدەن لە باتی ژنانی هاوسەرتان نەخێر ئێوە قەومێکی ناپوخت و سنوور بەزێن و زیادە ڕەون وەڵامی قەومە نالەبارەکەی تەنها ئەوە بوو کە وتیان ئەوانە شار بەدەرکەن چونکە ئەوانە کەسانێکن خۆیان پاک ڕادەگرن داوێن پاکن و وەک ئێمە ناکەن ئێمەش لوت و خانەوادەکەیمان ڕزگار کرد جگە لە هاوسەرەکەی چونکە ئەویش لەو کەسانە بوو کە تیاچوون لەبەر ئەوەی باوەڕی بە لووت پێغەمبەر نەبوو ئەوسا بەردمان بەسەردا باراندن جا تەماشا بکە و سەرنج بدە و پەند وەرگرە و بزانە سەرنجامی تاوانباران و بێڕەوشتان چۆن بوو کەوابوو لە کێشانە و پێوانەدا فێڵ و تەڵەکە مەکەن و مافی خۆی بدەنێ شتی خەڵکی سوک مەکەن و بێ نرخ تەماشای مەکەن، تۆوی فەساد و تاوانباری و گوناه لە زەویدا مەچێنن دوای چاکساز بوونی، ئەوانە چاکترە بۆتان ئەگەر ئێوە باوەڕدارن. هەروەها لەسەر هیچ ڕێگەیەک دامەنیشن هەڕەشە لە خەڵکی بکەن و ئەوانەی کە باوەڕیان هێنا بە خودا قەدەغەیان بکەن لە گرتنی ڕێبازی خودا و بتانەوێت ڕێبازی خودا بە لاری و لەوێری پێشان بدرێت و پیادە بکەن یادی ئەو کاتەش بکەن کە کەم و لاواز بوون ئینجا خودا زۆر و بەهێزی کردن تەماشا بکەن و سەرنج بدەن و بزانن چۆن بوو سەرنجامی ئەوانەی چێنەری تۆوی خراپەن خۆ ئەگەر دەستەیەک لە ئێوە باوەڕی هێنابێت بەو بەرنمەیەی کە پێی ڕەوانە کراوم و ئەگەر دەستەیەکیش باوەڕیان نهێنابوو ئەوە خۆتان بگرن و چاوەڕێ بن هەتا خدا خۆی داوەری دەکات لە نێوانماندا و هەر ئەو زاتەش خۆی چاکترینی دادوەرانە دەستەی دەسەڵاتداران ئەوانەی لووتبەرزیان کرد لە قەومەکەی وتیان، ئەی شوعەیب، سوێن بە خودا خۆت و ئەوانەی باوەڕیان هێناوە لەگەڵتدا لە شارەکەماندا دەرتان دەکەین یان بە ئارەزووی خۆتان بگەڕێنەوە نێو ئایینەکەمان. ئیمانداران وتیان، ئایا ئەگەر حەزیشی لێ نەکەین و بە دڵیشمان نەبێت؟ بەڕاستی ئێمە درۆمان بە ناوی خوداوە هەڵبەستووە ئەگەر پەشیمان ببینەوە و بگەڕێینەوە ناو ئایینەکەی ئێوە، دوای ئەوەی کە خودا لە دەست ئەو خورافاتە ڕزگاری کردین، ئێمە بۆمان نییە بگەڕێینەوە بۆ ناو ئایینی ئێوە، مەگەر ویستی خودای پەروەردگارمانی لەسەر بێت. زانست و زانیاری پەروەردگارمان فراوانە و هەموو شتێکی گرتۆتەوە. هەر بە خودا پشت و پەنامان بەستووە. پەروەردگارە، خۆت داوەری بکە لەسەر بنچینەی حەق و ڕاستی لە نێوان ئێمە و قەوم و گەلماندا، چونکە تۆ چاکترینی دادوەرانی. دەستەی دەسەڵاتداران لە گەلی شوعەیب ئەوانەی کە بێباوەڕ بوون وتیان، سوێن بە خودا ئەگەر ئێوە شوێنی شوعەیب بکەون بەڕاستی ئەو کاتە ئێوە لە زەرەرمەندانن. ئینجا یەکسەر بوومەلەرزەیەک و دەنگێکی سامناک گرتنی و پێچانیەوە و دوابەدوای ئەوە هەموو لە ماڵەکانیاندا بە چۆکدا هاتن و هێزی ئەژنۆیان شکا و تیاچوون ئەوانەی کە بەرنامەی شوعیبیان بە درۆزانی و باوەڕیان پێی نەبوو لەناو بران هەروەک لەو ناوەدا نەبووبن و نەژیابن وابوو ئەوانەی کە شوعیبیان بە درۆزانی و باوەڕیان پێ نەبوو تەنها ئەوان زەرەرمەند و ماڵوێران بوون جا شوعیب پێغەمبەر پشتی لێ هەڵکردن و وتی ئەی قەوم و عەشیرەتم، سوێند بە خودا بەڕاستی پەیامەکانی پەروەردگارم بە چاکی پێ ڕاگەیاندن و دڵسۆزیم لەگەڵ کردن، ئیتر من چۆن خەم بخۆم بۆ قەومێک کە بێ باوەڕن؟ لە هیچ شار و وڵاتێکدا هیچ پێغەمبەرێکمان نەناردووە کە خەڵکەکەی بە درۆیان زانیبێت و بە گوێیان نەکردبێت، مەگەر خەڵکی ئەو شوێنەمان بە تەنگانە و نەخۆشی گیرۆدە کردووە بۆ ئەوەی دابچڵەچێن و تێفکرن و دەست بکەن بە نزا و پاڕانەوە و لالانەوە. پاشان شوێنی تەنگانە و ناخۆشیەکەمان گۆڕی بە شوێنی خۆشی و کامەرانی هەتا بەتەواوی لە هەموو ڕیەکەوە زیادیان کرد و کەوت ناخۆشیەوە و وایان لێهات کە خۆشی و ناخۆشی بە تاقیکردنەوە دانەنێن جاوتیان بەڕاستی ناخۆشی و خۆشی تووشی باو باپیرانیشمان بووە ئەمە شتێکی ئاساییە ئێمەش کت و پڕ گرتمانن لە کاتێکدا ئەوان هەستیان بە خۆیان نەکرد لە ناومان بردن و تەخت و تاراجیانمان تێکدا خۆ ئەگەر خەڵکی شارەکان بەڕاستی باوەڕیان بهێنایە و خۆیان بپاراستایە ئەوە بێگومان ئێمە دەرگای فەڕ و بەرەکەتی ئاسمان و زەویمان لەسەر دەکردنەوە بەڵام ئەوان کە پەیام و پێغەمبەرانی ئێمەیان بە درۆ زانی، جا ئێمەش بەهۆی ئەو کار و کردەوانەی کە دەیانکرد، گرتمانن و لەناومان بردن. جا ئایا خەڵکی شارەکان لەوە دڵنیان و ناترسن کە تۆڵەی ئێمە بێت بۆیان لە شەودا لە کاتێکدا کە ئەوان نوستوون؟ ئایا خەڵکی شارەکان دڵنیاشن و ناترسن لەوەی کە تۆڵەی ئێمە بێت بۆیان لە چێشتەنگاودا لە کاتێکدا ئەوان سەرگەرمی یاری و گەمەن؟ جا ئایا دڵنیا و بێباک بوون لە نەخشە و پلانی خودا لەسەر ئاستی تاک و کۆمەڵ یان لەسەر ئاستی حکومەت و گەلان؟ جا کەس بێباک نابێت لە نەخشە و پلانی خودا جگە لە قەومی خەسارەتمەندان نەبێت ئایا دەریش نەکەوت بۆ ئەوانەی دێن بە دوای دەستە و چینەکانی پێش خۆیان پاش لەناوچوونی ئەوانەی کە تیایدا نیشتە جێبوون ئەگەر بمان ویستایە ئەوە بەهۆی گوناهەکانیانەوە تووشمان دەکردن وەک چۆن خەڵکانی پێش خۆیانمان لەناوبرد و مۆرمان دەنا بەسەر دڵەکانیاندا جا ئەوان نابیستن ئەی محەممەد ئەو شار و ناوچانە هەندێک لە هەواڵ و بەسەرهاتەکانیان بۆ دەجێڕینەوە سوێن بە خوددا بێگومان پێغەمبەرانیان بۆ هات هاوڕێ لەگەڵ چەندەها معجززەدا ئیتر وەنەبێت ئەوانە باوەڕیان هێنابێت بەوەی کە پێشتر بڕواان پێی نەبوو ئا بەو شێوەیە خودا مۆر دەنێت بەسەر دڵی بێباوەڕاندا. بەشی زۆری ئەو خەڵکە سەرگەردانەمان دەست نەکەوت کە پەیمان شکێن نەبن، بەڕاستی زۆربەی ئەوانەمان بە دەرچوو لە ئاینی خودا دەستکەوت. پاشان لە دوای ئەو پێغەمبەرانەی کە باس کران، موسامان هاوڕێ لەگەڵ موعجیزەی جۆراوجۆردا بۆ سەر فیرعەون و دارودەستەکەی ڕەوانە کرد. کەچی ستەمیان لە خۆیان کرد و پێی بێ باوەڕ بوون جا تەماشا بکە و ببینە بزانە چۆن بوو سەرنجامی ئەوانەی کە چێنەری تۆوی خراپەن موسا وتی ئەی فرعون چاک بزانە و دڵنیابە کە من ڕەوانە کرا و پێغەمبەرم لەلایەن پەروەردگاری جیهانیانەوە هەمیشە سوورم لەسەرەوەی هیچ شتێک نەڵێم بە ناوی خودداوە جگە لەوەی حەق و ڕاست نەبێت بەڕاستی بە بەڵگەیەکی ڕوونەوە لەلایەن پەروەردگارەوە هاتووم بۆ لاتان کەواتە ئەی فرعون داواکارم نەوەی ئیسرائیل ئازاد بکەیت با لەگەڵ مندا بن و دەست مەهێنە ڕێگەیان فرعون بڕوای نەکرد و وتی ئەگەر بەڵگەیەکت هێناوە دەبی خەڕوو ئەگەر تۆ لە ڕاستگۆیانیت ئینجا موسا دار عساکەی فڕێدا و دەست بەجێ بوو بە مارێکی گەورە و ئاشکرا دەستیشی خستە بن باڵی و دەری هێنایەوە خێرا بوو بە کافوری سپی و بریقەی دەدایەوە بۆ تەماشاکەران. هەندێک لە دەسەڵاتدارانی دار و دەستەی فیرعەون وتیان، بەڕاستی ئەمە جادووگەرێکی زۆر زانایە، بەم شتانە دەیەوێت لە وڵات و نیشتیمانتان دەرتانپەڕێنێت، جا چ فەرمانێک دەدەن؟ وتیان، جارێ وازی لێ بهێنە لەگەڵ براکەیدا و چەند پیاوێک بنێرە لە شارەکاندا تا هەموو جادووگەران کۆبکەنەوە، هەوڵ بدەن هەموو جادووگەرێکی زانا و شارەزات بۆ پەیدا بکەن دوای چەند ڕۆژێک جادووگەران هاتن بۆ لای فرعون و وتیان پاداشتێک شاباشێکمان دەست دەکەوێت ئەگەر ئێمە لەم ململانەیەدا بردمانەوە فرعون وتی بەڵێ ئەی چۆن ئێوە لە نزیکان و بەڕێزان دەبن ئەوسا جادووگەران وتیان ئەی موسا یان ئەوەیە تۆ دەست بەکار دەبیت و دای دەبەزێنیت یان ئێمە دەست بەکار دەبین هەمیشە دای دەبەزێنین موسا وتی، دە ئێوە دەست بەکار بن و دایبەزێنن. جا کاتێک دایانبەزاند جادوویان لە چاوی خەڵکی کرد و ویستیان بیانترسێنن و جادوویەکی زۆر گەورەیان پێش هێنا و بەرپا کرد. ئێمەش نیگامان نارد بۆ موسا کە دار عەساکەت فڕێ بدە. جا دەستبەجێ هەر کە فڕێی دا ئەو فڕوفێڵەی کە دەیانکرد هەمووی هەڵلووشی. ئەوسا ئیتر حەق چەسپا و دەرکەوت و پووچەڵیش بووەوە ئەوەی ئەوان دەیان کرد. ئیتر لەو گۆڕەپانەدا فیرعەون و دار و دەستەکەی شکستیان پێ هێنرا و بە سەرشۆڕی و شەرمەزاری گەڕانەوە. کاتێک دڵنیا بوون ئەوە موعجیزەیە و لە دەسەڵاتی ئینساندا نییە، جادووگەران خران بە ڕوودا، سوژدەبەر بوون بۆ خودا. جادووگەران وتیان، ئێمە باوەڕێکی پتەومان هێناوە بە پەروەردگاری جیهانیان، کە پەروەردگاری مووسا و هاروونە. فیرعەون وتی، ئایا باوەڕتان هێنا بە پەروەردگاری موسا و هاڕون پێش ئەوەی من مۆڵەت و ڕوخسەتتان بدەم؟ بەڕاستی دیارە کە ئەمە پیلانێکە سازتان داوە و جێڕاوتانە لە شارەکەدا تا خەڵکەکەی لێ دەربەدەر بکەن جا لە مەولا دەزانن چیتان بەسەر دەهێنم سوێن بێت دەست و قازتان ڕاست و چەپ دەبڕم پاشان سوێن بێت هەمووتان هەڵدەواسم و لە خاچتان دەدەم جادووگەران دوای ئەوەی کە ئیمانیان هێنا وتیان، ئێمە باکمان نییە، بەڕاستی ئێمە هەر بۆ لای پەروەردگارمان دەگەڕێینەوە، تۆ هیچ بێزارییەکت لە ئێمە نییە جگە لەوە کە باوەڕمان بە بەڵگە و موعجیزەکانی پەروەرگارمان هێناوە کاتێک بۆمان هات. پاشان دەستی نزا و پاڕانەوەیان بەرز کردەوە و وتیان، پەروەردگارە خۆگری و ئارامیمان بەسەردا بڕێژە و بە مسوڵمانێتی بمان مرێنە. هەندێک لە دەسەڵاتدارانی دار و دەستەی فیرعەون وتیان، ئایا هەروا بە ئاسانی واز لە موسا و قەومەکەی دەهێنیت بۆ ئەوەی خراپە و تاوان بچێنن لەم زەویەدا و واز لە خۆت و خوداکانت بهێنن؟ فیرعەون وتی، چۆن وازیان لێ دەهێنین؟ لەمەو دوا بە زۆری کوڕەکانیان دەکوژین ئافرەتانیشان بە زندویی دەهێڵینەوە بۆ کەنیزەکی و بەڕاستی ئێمە بەسەریاندا زاڵین و چاوپۆشیان لێ ناکەین موسا بە قەومەکەی وت، داوای کۆمەکی و پشتیوانی لە خودا بکەن و دان بە خۆدا بگرن و ئارامگر بن، بەڕاستی زەوی موڵکی خودایە و دەیسپێرێت بە هەر کەس کە بیەوێت لە بەندەکانی، سەرەنجامیش هەر بۆ پارێزکارانە. قەومەکەی موسا دیارە زۆر لە ناخۆشیدا بوون، بۆیە وتیان، پێش ئەوەی تۆ بێیتە ناومان و دوای ئەوەش کە هاتوویت بارودۆخی ئێمە نەگۆڕاوە، هەر ئازاردراو بووین، موسا وتی، ئومێد وایە پەروەردگارتان دوژمنەکەتان لەناو ببات و بتانکاتە جێنشین لە زەویدا ئەوسا سەیرتان دەکات کە ئێوە چۆن کار دەکەن سوێن بێت بە خودا بەڕاستی ئێمە شوێن کەوتوەکان و گەلی فرعونمان گیرۆدەی چەند ساڵێکی گرانی و نەهاتی و کەمبوونەوەی ڕسق و ڕۆزی و بەروبوومەکان کرد بۆ ئەوەی ئەوان دابچڵەچێن و پند وەرگرن و بیر بکەنەوە جا ئەوانە کاتێک خێر و چاکەیەکیان بۆ بێت ئەوە دەڵێن ئەمە حەقی خۆمانە و ئێمە شایستەین خۆ ئەگەر ناخۆشیێکیان توش بێت ئۆباڵ و شومیان دەخەنە پاڵ موسا و ئەوانەی لەگەڵی دابوون ئاگادار بن بەڕاستی هەرچی ڕەشببینی و گەشببینی هەیە هەمووی لەلایەن خداوەیە بەڵام زۆربیان ئەم ڕاستیانە تێناگەن و نایزانن فرعون و دار و دەستەی وتیان هەرچیمان بۆ بهێنیت لە بەڵگەو موعجیزە تا چاو بەستمان لێ بکەی پێی ئەوە ئێمە هەر بڕوادار نین بە تۆ جا ئێمەش بەڵای لافاو و کولە و ئەسپێ و بۆقی جۆرا و جۆر و خوێنمان ناردە سەریان لە کاتێکدا ئەوانە چەندەها بەڵگەی ڕوون بوون لەسەر تاوانباریان کەچی ئەوان هەر لوت بەرزیان کرد و خۆیان بەزل و گەورە زانی بەڕاستی قەومێکی تاوانبار و تاوانکار بوون جا کاتێکیش هەر بەڵایەک لەو بەڵایانە بەسەریان داهات پەنایان دەبرد بۆ موسا و دەیان وت ئەی موسا فریامان بکەوە لە پەروەردگارت بپاڕێوە بۆمان بۆ پەیمانەی کە خوددا لای داناویت سوێن بە خوددا ئەگەرم بەڵایەنەمان لەسەر هەڵگری ئەوسا بێگومان باوەڕت پێ دەکەین و نەوەی ئیسرائیلیش ئازاد دەکەین و لەگەڵ تا دەنێرین جا کاتێک بەڵاکانمان لەسەر لا دەبردن بۆ کاتێکی دیاریکراو کە ئەوان پێی دەگەیشتن ئەوە خێرا پەیمانەکانیان دەشکاند و لە سنوور دەترازان و دەچوونەوە دۆخی جاران، جا ئێمەش تۆڵەمان لێ سەندن و نوقمی دەریامان کردن، چونکە ئەوان بڕوایان بە بەڵگە و موعجیزەکانی ئێمە نەبوو، بە درۆیان دادەنا و ئەوان لێی بێ ئاگا بوون. ئەوسا ئەو قەوم و گەلەی لاواز دەکران و دەچەوسێنرانەوە لە هەموو خۆرهەڵات و خۆرئاوای ئەو وڵاتەی کە فەڕ و بەرەکەتمان بەسەردا ڕژاندبوو کردە جێنشین و بەڵێنی ڕاست و جوانی پەروەردگارت ئەی محەممەد جێبەجێ بوو بۆ نەوەی ئیسرائیل بەهۆی ئەوەی کە ئارامیان لەسەر گرت کەواتە ئەگەر ئومەتی تۆیش ئاوا خۆگر بن بێگومان هەمان ئەنجام بەدەست دەهێنن هەرچیش فرعون و قەومەکەی دروستیان دەکرد و ئەو کۆشک و تەلارسازیەی کە دەیان کرد هەر هەموویمان کاول و وێران کرد لەوە دوانەوەی ئیسرائیلمان لە دەریاکە پەڕاندەوە دوای تاوێک ڕێیان کەوت لە خەڵکێک کە بە دەوری بتەکانیاندا دەخولانەوە و دەیان پەرستن دەستەیەکیان وتیان، ئەی موسا! خودایەکیش بۆ ئێمە ساز بکە وەکو ئەوانە، ئەوەتا چەند خوایەکیان هەیە؟ موسا پێی وتن، بەڕاستی ئێوە قەومێکن نەدەزانن و نەدەفامن. بێگومان ئا ئەوانە ئەوەی تێیدا دەژین لەناوچووە و پووچەڵە ئەوەی ئەوان دەیانکرد. موسا وتی، ئایا کەی ڕەوایە بێجگە لە خودا خودایەکی ترتان بۆ بخوازم لە کاتێکدا کە ئەو زاتە لە ناو خەڵکی ئەم جیهانەدا هەڵی بژاردوون و ڕێزی زیاتری لێناون؟ یادی ئەو کاتەش بکەن کە ڕزگارمان کردن لە دار و دەستەی فیرعەون کاتێک ناسۆرترین ئەشکەنجەیان دەدان بە شێوەیەکی دڕندانە زۆرینەی کوڕەکانی ئێوەیان دەکوشت و ئافرەتەکانی ئێوەشیان دەهێشتەوە بۆ کەنیزەکی لەوەشدا بەڵاو تاقیکردنەوەیەکی گەورە هەیە بۆتان لەلایەن پەروەردگارتانەوە بۆچی زوو فەرامۆشتان کرد؟ بەڵێنی سی شەومان بە موسا دا کە خودا پەرستی تێدا بکات تا ئامادە بێت بۆ وەرگرتنی تەورات و بە دە شەوی تر ماوەکەمان تەواو کرد ئینجا کاتی گفتوگۆی موسا لەگەڵ پەروەردگاریدا تەواو بوو کە گەیشتە چل شەو موسا پێش ڕۆیشتنی بۆ کێوی توڕ بە هاڕونی برای وت، ئیتر تۆ لە جیاتی من با لە ناو قەوم و عەشرەتمدا دەوری چاکسازی ببینە و نەکەیت شوێن ڕێبازی ئەوانە بکەویت کە چێنەری تۆوی خراپەن. جا کاتێک موسا هات بۆ کات و شوێنی دیاریکراومان و پەروەردگاریشی گفتوگۆی ڕاستەخۆی لەگەڵدا ئەنجامدا، دیارە لە حاڵەتێکی ڕۆحی و دەرونی زۆر بەرزدا بوە، کەوتۆتە جیهانێکی زۆر سەیر و خۆشەوە کە قەڵەم ناتوانێت باسی بکات و زمان ناتوانێت وەسفی بکات. ئاخر ناحەقی نییە پەروەردگاری ئەم بوونەوەرە گفتوگۆ لەگەڵ بەندەیەکی خۆیدا ئەنجام بدات با پێغەمبەریش بێت بۆیە لە خۆشیدا هاتە گفت و وتی تخدا خدایە گیان ئەی پەروەردگاری ئازیزم خۆتم نیشان بدە تا تێر تەماشات بکەم خدای گەورەش فەرمووی هەرگیز لە دنیادا نامبینیت بۆ دڵنیاکردنی لەوەی کە بەرگەی تەجەلای ذاتی پەروەردگار ناگرێت پێی فەرموو بەڵام ئەگەر هەر حەز دەکەیت سەیری ئەو چیایە بکە جا گەر مایەوە لە جێگەی خۆیدا ئەوا لەوەودا تۆش من دەبینیت جا کاتێک پەروەردگاری خۆی نیشانی چێوەکەدا و تەجەلای کرد چێوەکەی سوتاند و ورد و خاشی کرد موساش کەوت و لە هۆش خۆی چوو اینجا کاتێک هاتەوە هۆش خۆی زانی داخوازیەکەی زۆر گەورە بووە وتی ستایش و بێگەردی و کەماڵ هەر شایستەی تۆیە من پەشیمانم لە داخوازیەکەم و گەڕامەوە بۆ لای تۆ و من یەکەم کەسم لە ئیمانداران خودای گەورە فەرمووی، ئەی موسا، بەڕاستی من تۆم هەڵبژاردووە لەناو خەڵکیدا بەهۆی پەیامەکانمەوە و گفتوگۆکردنیشم لەگەڵ تۆدا، جا هەرچییەکم پێ بەخشیویت بە توند و تۆڵی بیگرە و پەیڕەوی بکە و ڕایبگەیەنە و هەمیشە و بەردەوام لە سوپاسگوزاران بە. لە تابلۆکانی تەوراتیشدا لە هەموو بابەتێکمان بۆ تۆمار کردبوو ئامۆژگاری تێر و تەواو بۆ هەموو چالاکیەکانی ژیان ئەروەها ڕوونکردنەوە بۆ هەموو شتێک و هەموو بابەتێک کەوابوو ئەی موسا بەتوندی بیان گرە و پەیڕەویان بکە و فەرمان بە قەومەکەشت بدە کە بە جوانترین شێوە وەریان بگرن و پەیڕەویان بکەن لە ئایندەدا خانوبەرە و شوێنی تاوانبار و لە سنوور دەرچوانتان نیشان دەدەم چۆن وێرانی دەکەین ئەو کەسانەی کە بە ناحەق فیز دەکەن لە زەویدا و خۆیان بە گەورەتر دەنوێنن لە خەڵکی، لەمەودوا ڕووی دڵیان وەردەچەرخێنم لە تێگەیشتنی ئایەت و فەرمانەکانم. خۆ ئەوانە ئەگەر هەر بەڵگە و نیشانەیەک ببینن ئەوە باوەڕی پێ ناکەن. ئەگەر ڕێبازی بەرژەوەندی دونیا و قیامەت ببینن ئەوە نایگرنە بەر. خۆ ئەگەر ڕێبازی ئارەزوو پەرستی و گومڕایی ببینن ئەوە دەیگرنە بەر و پەیڕەوی دەکەن. ئەوە لەبەرئەوەیە چونکە بەڕاستی ئەوان بڕوایان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەبوو لێیان بێ ئاگا بوون. جا ئەوانەی کە ئایەت و فەرمانەکانی ئێمە و بەیەکگەیشتنەوەیان لە دوا ڕۆژدا بە درۆ زانی، ئەوانە هەموو کار و کردەوەکانیان پووچ و بێ نرخ و بێ سوود بوو. ئایا پاداشتی هیچ شتێکیان دەدرێتەوە جگە لەوەی کە دەیانکرد؟ جا لە دوای چوونی موسا بۆ کێوی تووڕ، قەومەکەی پەیکەری گوێرەکەیەکیان لە خشڵەکانیان دروست کرد کە بۆ ڕێیەکی هەبوو، ئایا ئەوان نەیان زانی کە ئەوە بەڕاستی قسەیان لەگەڵدا ناکات و ڕێنموویان ناکات بۆ هیچ ڕێیەک سەیرە لەگەڵ ئەو هەموو کەم و کوڕیانەشدا کردیان بە خودای خۆیان ئەوانە ستەمکار بوون کاتێکیش کە لە دەستیان چوو پەشیمان بوونەوە و ڕاستیان بۆ دەرکەوت و گوێرەکە بوو بە پەند لەبەرچاویان زانیان و دڵنیا بوون کە بەڕاستی گومڕا بوون و وتیان سوێن بە خودا ئەگەر پەروەردگارمان بەزەیی پێماندا نەیەتەوە و لێمان خۆش نەبێت ئەوە بەڕاستی لە زەرەرمەندانین. جا کاتێک موسا گەڕایەوە بۆ لای قەومەکەی زانیبووی خەریکی گوێرەکە پەرستین زۆر بە توڕەیی و پەستی و غەمباریەوە وتی بەڕاستی دوای ڕۆیشتنی من جێنشینیەکی خراپی منتان کرد ئەوە پەلەتان کرد لە وادەی پەروەردگارتاندا ئیتر لە داخی ئەو لادان و سەرگەردانە تابلۆکانی تەوراتی فرێدا و پەلاماری قژی هاڕوونی برایدا و ڕای کێشا بۆ لای خۆی هاڕون وتی کوڕی دایکم خەتای من نەبوو من زۆر هەوڵم دا بەڵام بێسوود بوو بەڕاستی ئەو خەڵکە زۆریان بۆ هێنام و هێزیان لێ سندم خەریک بوو بشم کوژن کاکە گیان کەوا بوو دژمنانم پێشاد مەکە و لەگەڵ قەومی سەمکاردا حسابم بۆ مەکە ئەوسا ئیتر موسا بەخۆیدا هاتەوە و وتی پەروەردگارا لە خۆم و براکەشم خۆش ببە و هەردووکمان بخەرە نێو ڕەحمەت و میهرەبانی خۆتەوە و تۆ لە هەموو کەس بەسۆزتر و میهرەبانتریت. بەڕاستی ئەوانەی کە گوێرەکەکەیان پەرست لە ئایندەدا لەلایەن پەروەردگاریانەوە خەشم و قینیان دەگاتێ و زەلیلی و خەجاڵەتیش بەشیان دەبێت لە ژیانی دونیادا، هەر بەو شێوەیەش پاداشتی ئەوانە دەدەینەوە کە درۆ بەدەم خوداوە هەڵدەبەستن. ئەوانەشی کە کردارە خراپەکانیان ئەنجام داوە و پاشان لە دوای کردارە خراپەکان تەوبەیان کرد و پەشیمان بوونەوە و باوەڕێکی دامەزراویان هێنا ئەوە بێگومان پەروەردگاری تۆ ئەی محەممەد لە دوای ئەنجامدانی ئەو کارانە لێخۆش بوو میهرەبانە کاتێک تووڕەیی موسا هێور بۆوە تابلۆکانی تەوراتی هەڵگرتەوە کە لە توێیدا ڕێنمووی و ڕەحمەت و میهرەبانی تێدا دەدرەوشایەوە بۆ ئەوانەی کە لە پەروەردگاریان دەترسن و مەبەستیانە لێیان نەڕەنجێت. دوای ماوەیەک موسا حەفتا پیاوی لە قەومەکەی هەڵبژارد تا پەشیمانی تەواو دەربڕن لە گوێرەکە پەرستی، لە کاتی دیاری کراودا بردنی بۆ لای کێوی توڕ، جا کاتێک توشی بومەلەرزەکە بون و گرتنی، موسا وتی، پەروەردگارا خۆ ئەگەر بدویستایە پێشتر منیش و ئەوانیشت لەناو دەبرد. ئایا ئێمە لەناو دەبەیت بەهۆی ئەوەی کە ئەو نەفامانەمان کردویانە؟ ئەمە هیچ شتێک نییە تەنها تاقیکردنەوەیەکی زاتی تۆ نەبێت کە ئەوەی بتەوێت پێی گومڕا دەکەیت ئەوەشی بتەوێت هیدایەتی دەدەیت هەر تۆ پشت و پەنای ئێمەی جا داواکارین لێمان خۆش ببیت و بەزەیت پێماندا بێتەوە تۆ چاکترینی چاوپۆشی کەرانی داواکارین کە لە دنیادا چاکەمان بۆ پێش بهێنیت و لە قیامەتیشدا ئێمە بەڕاستی ڕێنموویی کراوین بۆ لای زاتی تۆ خودای گەورە لە وەڵامیاندا فەرمووی سزا و تۆڵەم تووشی کەسێک دەکەم کە بمەوێت و شایستە بێت ڕەحمەت و میهرەبانیم هەموو شتێکی گرتۆتەوە جا لەمە دوا ئەو ڕەحمەت و میهرەبانیم تۆمار دەکەم و بڕیار دەدەم بۆ ئەو کەسانەی کە تەقوا و پارێزکاری دەکەن و زەکات دەدەن و ئەوانەشی کە باوەڕی تەواو بە ئایەت و فەرمانەکانی ئێمە دەهێنن ئەوانەی کە شوێنی ئەم پێغەمبەرە هەواڵدەرە نەخوێندەوارە دەکەون، ئەوەی کە گاور و جوو ناو و نیشانیان دەستیان دەکەوێت نووسراوە لای ئەوان لە تەورات و ئینجیلدا، فەرمانیان پێدەدات بە چاکە و قەدەغەی گوناه و خراپەیان لێدەکات و هەرچییەک پاک و چاکە بۆیان حەڵاڵ دەکات و هەرچی پیس و ناپوختە لێیان حەرام دەکات و ئەرکە قورس و سەنگینەکان لەسەر شانیان لادەبات، ئەو کۆت و زنجیرانەش کە لەسەریان بوو لایدەبات. وەک خۆکوشتن لە کاتی تەوبەدا. جا ئەوانەی باوەڕیان پێ هێناوە و پشتیوانیان لێ کردووە و پشتگیریان کردووە و شوێنی ئەو نوورە کەوتوون کە قورئانە و هاوڕێ لەگەڵیدا ڕەوانە کراوە، هەر ئەوانە سەرفراز و ڕزگارن. ئەی محەممەد، بڵێ، ئەی خەڵکینە، بەڕاستی من پێغەمبەر و فرستادەی خودام بۆ ئێوە بەگشتی، ئەو خودایەی کە هەر بۆ ئەوە خاوەندارێتی ئاسمانەکان و زەوییە. هیچ خودایەک نییە جگە لەو زاتە دەژیێنێت و دەمرێنێت، جا کەوابوو باوەڕی پتەو بهێنن بەو خودایە و بە پێغەمبەرەکەی کە هەواڵدەرێکی نەخوێندەوارە تا هیچ کەس نەڵێت پیاوێکی خوێندەوار بووە و خۆی قورئانی داناوە ئەو پێغەمبەرەی کە خۆی باوەڕدەهێنێت بە خودا و بە فەرموودەکانی دە ئێوە شوێنی بکەون بۆ ئەوەی ئێوە ڕێنمووی وەرگرن لە قەومی موسا کەسانێک هەن ژیر و هۆشمەندن و شوێنی حەق دەکەون و ڕێنموویی خەڵک دەکەن و شارەزایان دەکەن بە حەق و ڕاستی هەر بەو حەقە خەڵکی ڕاست دەکەنەوە لە لادان و سەرکەشی وقطعناهم اثنتي عشرة أسباطا أمما ئێمە نەوەی ئیسرائیلمان کرد بە دوانزە تیرە و تایەفە دوای ئەوەی بە بیابانی سینادا کۆچیان دەکرد تووشی تینوێتیەکی زۆر بوون و وەحی و نیگامان بۆ موسا نارد کاتێ قەومەکەی داوای ئاویان لێکرد کە بەدار عساکەت بماڵە بە بەردەکەدا هەرکە ئەو کارەی کرد بەردەکە دوانزە کانی لێ هەڵقوڵا بێگومان هەرتیرە و تایفەیە کانیاوی خۆی زانی و هەوریشمان کرد بە سێبەر بەسەریانەوە تا گەرما زۆریان بۆ نەهێنێت و گەزۆ و باڵندەی شەلاقەشمان بەسەردا باراندن دەبخۆن لەو هەموو ڕزق و ڕۆزیە پاکانەی کە پێمان بەخشیون جا وەنەبێت ئەوانە ستەمیان لە ئێمە کردبێت بە ناشکری کردن و بێزاری دەربڕین بەڵکو ستەمیان هەر لە خۆیان دەکرد یادی ئەو کاتە بکەرەوە کە پێیان وترا لەم شارەدا کە قودسە نیشتەجێ ببن و لەو بەربوومانەی کە بە دەور و پشتیدا هەیە لە هەر شوێنێک ویستان بە ئارەزوی خۆتان لی بخۆن و داوای لێ خۆشببوون بکەن و بڵێن پەروەردگارە لێمان خۆش ببە و گوناهەکانمان لێ هەڵوەرێنە جا لە دەروازەی شارەوە بە کوڕنووشەوە بچنە ژوورەوە، ئەوە ئیتر ئێمە لە هەڵە و گوناهەکانتان خۆش دەبین، لە ئایندەدا چاکەکاران پاداشتی زیاتریان دەدەینەوە لە هەردوو جیهاندا. جا ئەوانەیان کە ستەمیان کردبوو فەرموودەکەیان گۆڕی بە شتێک ئەوە نەبوو کە پێیان وترابوو، جا ئێمەش سزا و بەڵایەکمان لە ئاسمانەوە بەسەردا ناردن بەهۆیی ئەو ستەمەوە کە دەیان کرد. پرسیار لە جووەکان بکە دەربارەی ئەو شارەی کە لەسەر قەراغی دەریا بوو، لە کاتێک ئەوان لە ڕۆژی شەممەدا سنووریان دەشکاند، کە بڕیار بوو ڕۆژی شەممە تەرخان بێت تەنها بۆ خوداپەرستی، کاتێک لە ڕۆژی شەممەکەیاندا ماسیە گەورەکانیان بەسەر ئاوەوە بۆ دەهاتن، ئەو ڕۆژەش کە شەممەیان نەدەبوو ماسیەکانیان بۆ نەدەهات، ئا بەو شێوەیە بەهۆی یاخیبوون و لادانیانەوە تاقیمان کردنەوە. دیارە کە هەندێک لەو جولەکانە فەرمانی خودایان شکاندووە، بە هەر فێڵێک بووە ڕاوی خۆیان کردووە، بۆیە دەستەیەک لە پیاوچاکانیان کەوتونەتە ئامۆژگاری کردنی دەستدرێژکاران، کەچی کاتێکیش دەستەیەک لەوان وتیان، بۆچی ئامۆژگاری کەسانێک دەکەن کە خودا هەر لەناوبەریانە یا سزادەریانە بە سزایەکی توند، لە وەڵامیاندا وتیان، ئاخر با بەڵگەیەکی دڵسۆزی و خەمخۆری بێت بۆ لای پەروەردگارتان و بەو هیوایە ئەوان لە خودا بترسن. جا کاتێک فەرامۆشیان کرد ئەوەی ئامۆژگاریان پێی کرابوو، ئێمەش ئەوانەی کە قەدەغەی خراپەیان دەکرد ڕزگارمان کردن و ئەوانەشی کە ستەمیان کرد و هەوڵیان دا بۆ کردنی ئەو کارە ناڕەوایە بە سزایەکی سەخت گیرۆدەمان کردن بەهۆی ئەوەی لە سنوور دەرچووبوون. جا کاتێک هەر کەس سەرکەشیان کرد لەوەی کە قەدەغە کرابوو لێیان، ئێمەش پێمان وتن، ببنە کۆمەڵە مەیمونێکی سوک و ڕیسوا و دوور لە ڕەحمی خودا. یادی ئەو کاتەش بکە پەروەردگارت ئەی محمد بڕیاری دا و ڕایگەیاند، بەڕاستی کەسانێک دەنێرێتە سەریان تا ڕۆژی قیامەت ئەشکەنجە و ئازاری سەختیان بدات، چونکە بەڕاستی پەروەردگارت زۆر بە خێرایی تۆڵە دەسێنێت لە ستەمکاران، هەروەها بێگومان لێخۆشبوو و میهرەبانیشە بۆ تەوبەکاران و ئیمانداران. سەرەنجامی ژنەوەی ئیسرائیلمان کرد بە چەند بەشەوە لەسەر زەویدا هەیانە چاک و لە خودا ترسە هەشیانە وا نییە و لە پلەیەکی نزمدایە و بە چەندەها خۆشی و ناخۆشی تاقیمان کردنەوە بۆ ئەوەی ئەوان بگەڕێنەوە بۆ ڕێبازی ڕاست و دروست جا لە دوای ئەوان نەوەیەکی نوێ جێگەی ئەوانی گرتەوە تەوراتیان بە میراتی وەرگرت ئەوانە بە پەرۆشەوە پەلاماری کەلوپەلی حەرامی ئەم دنیایە دەدەن و دەشڵێن چاوپۆشیمان لێ دەکرێت خۆ ئەگەر کەلوپەلێکی تریان بۆ بێت وەک ئەو ئەوە وەری دەگرن و دەی ماشنەوە چاویان تێر نابێت باشە ئایا ئەوانە لە ڕێگەی تەوراتەوە پەیمانیان لێ وەرنەگیراوە کە بە ناوی خداوە شتێک نەڵێن جگەل لە حەق و ڕاستی خۆ هەرچی لە تەوراتدا هەیە ئەوانە خوێندویانە و دەیزانن بێگومان ماڵی قیامەت بە هەشتی بەرین چاکترە بۆ ئەوانەی کە خوددا ناسی و دینداری دەکەنە کاڵای باڵایان باشە ئەوە تاکەی ژیر نابن بۆ ئەوەندە دونیا پەرستن ئەوانەشی کە بە تەوراتەوە پابەندی دەکەن کە هانیان دەدات بۆ باوەڕهێنان بە محمد صلی اللە علیه وسلم و نوێژەکانیان بە چاکی ئەنجام دەدا بێگومان ئێمە پاداشتی چاکسازان بە زایە نادەین یادی ئەو کاتەش بکەرەوە کە چێوی تووڕمان لە جێی خۆی هەڵکەند و لە شوێنی خۆی بەرزمان کردەوە بەسەریاندا وەکو پەڵە هەورێک جا ئەو کاتە بە تەواوی ترسیان لێ نیشت و وایان زانی کە دەکەوێت بەسەریاندا ئەوسا پێمان وتن دە ئیتر ئەوەی پێمان بەخشیون بەتوندی بیگرن و لە سنوور دەرمەچن و ئەو فەرمانانەی کە پێمانداون هەمیشە لە یادتان بێت بۆ ئەوەی ئێوە خۆتان بپارێزن یادی ئەو کاتەش بکەرەوە کە پەروەردگارت پشتاوپشتی نەوەی ئادەمی کۆکردەوە لە جیهانی پەنهان و شاراوەدا پەیمانی لێ وەرگرتن و کردنی بە شایەت بەسەر خۆیانەوە و پێی فەرموون ئایا من پەروەردگاری ئێوە نیم هەموو وتیان نابێت تۆ خودای ئێمە نەبیت بەڵێ شایەتمان داوە کە تۆ پەروەردگارمانیت ئەمەش بۆ ئەوەی نەوەکو لە ڕۆژی قیامەتدا بڵێن بەڕاستی ئێمە لەمە بێ ئاگا بووین یاخود نەوەک بڵێن جا ئێمە چی بکەین بەڕاستی باوباپیرانمان لە پێشدا هاوەڵیان بۆ خودا داناوە و ئێمەش نەوەیەک بووین دوای ئەوان هاتین و شوێنیان کەوتین جا ئایا تۆ لە ناومان دەبیت بەهۆی ئەوەی کە پێشلکارانی حەق کردویانە ئەبەو شێوەیە ئاەت و فەرمانەکان ڕوون دەکەینەوە تا لێی ورد ببنەوە و بۆ ئەوەی بگەڕێنەوە بۆ سەر ڕاستە شەقامی ئیمان و خودا ناسین. ئەی محەممەد، هەواڵی ئەو کەسەیان بەسەردا بخوێنەرەوە کە فەرمانەکانی خۆمانمان پێ بەخشیبوو، کەچی ئەویش خۆی لێ داماڵی و خۆی لێ دوورە پەرێز گرت، ئەوسا ئیتر شەیتان شوێنی کەوت و دایە پێش و چووە ڕیزی سەرلێشێواوانەوە. خۆ ئەگەر بمانویستایە ئەوا بەو ئایەت و فەرمانانە بەرزمان دەکردەوە، بەڵام ئەو خۆی چەسپاند بە زەویەوە و دەستی کرد بە دنیاپەرستی و شوێنی ئارەزووی خۆی کەوت، جا نمونەی ئەو جۆرە کەسانە وەکو نمونەی سەگ وایە ئەگەر دەری بکەیت و پیایدا هەڵبشاخیت هەناسە بڕچێتی زمان دەردەچێشێت یاخود ئەگەر وازی لێ بهێنیت ئەوە هەر هەناسە بڕچێتی ئەوە نمونەی و کەسانەیە کە ئاەتەکانی ئێمەیان بە درۆزانیوە و بڕواان پێی نەبووە کەوابوو ئەم جۆرە بەسەرهاتانە بجێڕەوە بۆ ئەوەی دا بچڵەچێن و بیر بکەنەوە ئای چەندە نمونەیەکی ناشرینە، نمونەی ئەو کەسانەی کە بەڵگە و فەرمانەکانی ئێمەیان بە درۆ زانیوە و بڕوایان پێ نەکردووە، ئەوانە هەر ستەمیان لە خۆیان دەکرد. ئەوەی خودا ڕێنمووی بکات ئەوە هەر ئەو ڕێنمووی وەرگرە، ئەوەشی کە گومڕای بکات ئەوە هەر ئەوانە زەرەرمەندن. سوێند بە خودا، بێگومان ئێمە زۆر لە پەری و ئادەمیزادمان بۆ دۆزەخ دروست کردووە. ئەوانە دەزگای دڵیان هەیە و کەچی حەقی پێ تێناگەن، چاویشیان هەیە کەچی حەقی پێ نابینن، گوێیان هەیە کەچی حەقی پێ نابیستن. ئا ئەوانە وەکو ئاژەڵ وان لە شوێنکەوتنی ئارەزوودا، بەڵکو ئەوانە وێڵتریشن، ئا ئەوانە هەر غافڵ و بێئاگان لە حەق. هەر بۆ خودایە هەموو ناوە جوان و پیرۆزەکان. جا ئەی ئیمانداران بەو ناوانە دوعا و نزا بکەن و هانا و هاوار بۆ ئەو زاتە بەرن، واز بهێنن لەوانەی کە لە ناوە پیرۆزەکانی خودادا لادان دەکەن و سیفەت و ناوەکانی خودا بەکاردەهێنن بۆ غەیری خودا، لە ئایندەدا پاداشتی ئەو کار و کردەوانەیان وەردەگرن کە ئەنجامیان دەدا. لەو خەڵکەش کە دروستمان کردوون کەسانێک هەن کە ژیر و هۆشمەندن و شوێنی حەق دەکەون و ڕێنموویی خەڵک دەکەن و شارەزایان دەکەن بە حەق و ڕاستی، هەر بەو حەقە خەڵکی ڕاست دەکەنەوە لە لادان و سەرکەشی. ئەوانەشی کە بەڵگە و نیشانە و بەرنامەی ئێمە بە درۆ دەزانن، لە ئایندەدا وردە وردە بەرەو تیاچوون دەیانبەین لە کات و شوێنێکدا کە ئەوان هەستی پێ ناکەن و نایزانن. من مۆڵەتیشیان دەدەم، بەڵام کە تۆڵەم لێ سەندن، بەڕاستی نەخشە و پلانی من توند و بەهێزە. باشە ئەوە ئەو خەڵکە بیریان نەکردۆتەوە لە گفتار و ڕەفتاری محەممەد کە ئەو هاوڵیان هیچ نیشانەیەکی شێتی پێوە نییە بەڵکو ئەو بەڕێزە هیچ شتێک نییە جگە بێدارکەرەوەیەکی ئاشکرانە بێت ئایا بۆ سەرنجیان نەداوە لەو هەموو دەسەڵاتە گەورەی خوددا لە ئاسمانەکان و زەویدا و ئەو هەموو شتانەی کە خوددا بەدیهێناون بۆ ئەوەندە بێ ئاگان خۆ بەڕاستی نزیک بۆتەوە ئاکامیان جا بە چ گوفتارێکی تر لە دوای قورئان باوەڕ دەهێنن؟ ئەو کەسەی خودا گومڕای بکات بەهۆی لاساری و بێدینی خۆیەوە ئەوە هیچ ڕێنمووی کەرێکی نییە و خوداش لێیان دەگەڕێ لەناو سەرگەردانی و سەرکەشی خۆیاندا بسوڕێنەوە ئەی محمد پرسیارت لێدەکەن دەربارەی قیامەت کەی بەرپا دەبێت؟ پێیان بڵێ، بەڕاستی زانینی کاتی بەرپابوونی هەر لەلای پەروەردگارمە، لە کاتێکدا کەس لە سات و کاتی خۆیدا دەری ناخات و بەرپای ناکات زاتی پەروەردگار نەبێت. بەرپابوونی قیامەت زۆر گرانە و زۆر دەکەوێت لەسەر دانیشتوانی ئاسمانەکان و زەوی، چونکە شیرازەی هەمووی تێک دەچێت و لێک هەڵدەوەشێت. ڕۆژی قیامەت بەرپا نابێت کتوپڕ نەبێت. لەپڕ یەخەتان پێدەگرێت وا پرسیارت لێ دەکەن هەروەکو تۆ زۆر عوداڵی زانینی هاتنی ڕۆژی قیامەت بیت و پرسیاری زۆرت لەبارەیەوە کردبێت پێیان بڵێ بەڕاستی زانینی بەرپابوونی قیامەت تەنها لە لای خدایە بەڵام زۆربەی خەڵکیش ئەمە نازانن ئەی محەممەد، پێیان بڵێ کە من ناتوانم هیچ قازانج یا زەرەرێک بە خۆم بگەیەنم مەگەر ویستی خودای لەسەر بێت. خۆ ئەگەر غەیب و شاراوەکانم بزانیایە، ئەوە چاکەی زۆرم کۆ دەکردەوە و بۆ خۆم و هیچ ناخۆشیەکیشم تووش نەدەبوو. من هیچ شتێک نیم تەنیا ترسێنەرم بۆ یاخییەکان و مژدەدەریشم بۆ کەسانێک کە باوەڕ دەهێنن. خودا ئەو زاتەیە کە ئێوەی لە یەک نەفس و لە یەک شت دروست کردووە و هەر لەویش جووتەکەی بەدیهێنا بۆ ئەوەی ئارامی لەلا بگرێت جا کاتێک پیاوەکە چووە لای هاوسەرەکەی ئەویش سکی پڕبوو بە کۆرپەلەیەکی سووک تا ماوەی سەد و بیست ڕۆژ ئافرەتەکەش تێپەڕی کرد بەو ماوەیەدا ئینجا کاتێک کەباری بەرەو سنجینی دەچێت ئەو ژن و مێردە لە خوددا دەپاڕێنەوە و دەڵێن خدایە سوێن بە تۆ ئەگەر منداڵێکی باش و بێ عیبمان پێ ببەخشیت ئەوە بەڕاستی لە سوپاسگوزارانی تۆ دەبین. کەچی کاتێک نەوەی پاک و بێ عەیبی پێ بەخشین ئەوان هاوەڵیان بۆ خودا دانا لەوەی کە خودا پێی دابوون، بەخشینی منداڵ دەدەنە پاڵ هۆکارەکان نەک دەسەڵاتی خودا. خودا بەرزترە لەوەی کە ئەوان هاوبەشی بۆ بڕیار دەدەن. ئایا کەسێک یان شتێک دەکەنە شەریک و هاوبەش کە ناتوانێت هیچ شتێک دروست بکات لە کاتێکدا خۆشیان دروستکراون و هیچیان بەدەست نییە، ئەوانە ناتوانن سەرکەوتن بەوان ببەخشن و ناشتوانن یارمەتی خۆیان بدەن و بەرگری لە خۆیشیان بکەن ئەگەر بانگیشیان بکەن بۆ ڕێبازی هیدایەت ئەوە شوێنتان ناکەون چون یەکیشە بۆتان ئایا بانگتان کردبن یا ئێوە بێدەنگ بن ناتوانن بیان هەژێنن ئەگەر خوددا ویستی لەسەر نەبێت بەڕاستی ئەوانەی ئێوە هاواریان لێ دەکەن جگەل لە خوددا و لێیان دەپاڕێنەوە چەند بەندەیەکی وەک ئێوەن هیچیان بەدەست نییە دە هاواریان لێ بکەن بابێن بەدەمتانەوە ئەگەر ئێوە ڕاست دەکەن لەو داوایەتاندا. ئایا ئەو پەرستراوانە قاچیان هەیە پێی بڕۆن بەڕێوە؟ یان دەستیان هەیە ڕای بوەشێن و ئازاری نەیارەکانی پێ بدەن؟ یاخود چاویان هەیە پێی ببینن؟ یاخود گوێیان هەیە پێی ببیستن؟ ئەی محەممەد پێیان بڵێ، داوا لە پەرستراوەکانتان بکەن و چیتان لەدەست دێت لە پیلان گێڕان بیکەن و مۆڵەتم مەدەن. هەروەها بڵێ، بەڕاستی پشت و پەنای من ئەو خودایەیە کە قورئانی دابەزاندووە و لە کاتێکدا و زاتە سەرپەرشتی چاکان و پاکان دەکات ئەوانەی کە ئێوە جگە لە خودا هانا و هاواریان بۆ دەبەن ناتوانن سەرکەوتوتان بکەن تەنانەت ناتوانن یارمەتی خۆشیان بدەن خۆ ئەگەر بانگیان بکەیت بۆ ڕێبازی هیدایەت ئەوە بانگەوازت نابیستن چ جای ئەوەی یارمەتیشت بدەن تۆ دەیان بینیت ئەوان سەیرت دەکەن لە کاتێکدا کە نابینن؟ کاری ئاسان لە خەڵکی داوا بکە و چاوپۆشی لە هەڵە و کەمو کوڕیەکانیان بکە و فەرمان بدە بە چاکە و کردەوەیەک کە پەسندی شەرعە، ڕوش وەرگێڕە و پشت بکە لە نەفام و تێنەگەیشتوان. ئەگەر وەسوەسەیەکت لەلایەن شەیتانەوە بۆ پێش هات و ویستی لە خشتت بەرێت و توشی هەڵەت بکات، جا ئەوە تۆ پەنا بگرە بە خودا و پشت بەو ببەستە چونکە بەڕاستی ئەو زاتە بیسەر و زانایە بەڕاستی ئەوانەی کە پارێزکار و تەقوادار بوون کاتێک خەتەرە و خەیاڵێک لەلایەن شەیتانەوە تووشیان بێت ئەوە خێرا بێدار دەبنەوە و خدای خۆیان بیر دەکەوێتەوە و هۆشیار دەبنەوە ئیتر دەست بەجێ بینا دەبن و بەرچاویان ڕوون دەبێت ڕێبازی ڕاست بەدی دەکەن و لێیان ناشێوێت برا شەیتانەکانیشان کۆمەکیان دەکەن لە گومڕایی کردنیان بە ڕازاندنەوە و جوان کردنی گوناه و تاوانەکان پاشان کۆڵ نادەن و کوڵ نابن لە گومڕایی کردنیاندا کاتێکیش تۆ لەسەر داخوازیان بەڵگە و معجزەیەکیان بۆ نەهێنیت ئەوە خودانەناسان بە گاڵتە پێکردنەوە دەڵێن دەی بۆ هەڵت نەبەست و دات نەهێنا ئەی محەممەد، بڵێ، من لەو کەسانە نیم کە خۆم شت هەڵبستم، بەڕاستی من تەنها شوێنکەوتەی ئەو نیگایەم کە لەلایەن پەروەردگارمەوە بۆم دێت. ئەم قورئانەی کە ئێوە باوەڕتان پێی نییە، چەندەها بەڵگە و بەرچاو ڕوونییە بۆ دڵەکان لەلایەن پەروەردگارتانەوە، هیدایەت بەخش و ڕەحمەتیشە بۆ ئەو کەسانەی کە باوەڕ دەهێنن. کاتێکیش کە قورئان دەخوێندرێت، ئەوە گوێی بۆ بگرن و دڵی بدەنێ و بێدەنگ بن. بۆ ئەوەی ئێوە ڕەحمتان پێ بکرێت و پەروەردگار بەزەیی پێتان دابێتەوە گوێگرتن بە دڵ و بێدەنگی کارکردی خۆی هەیە لەسەر بیسەر بێجگە لە پاداشتی بێسنوور یادی پەروەردگارت لە دڵ و دەروونی خۆتدا بەلاڵانەوە و ترسەوە بکە و بێ دەنگ بەرزکردنەوە لە نێوان تپە و ئاشکرادا لە بەیانیان و دەمە و ئێواراندا لە بێ ئاگایان مەبە ئەوانەی دڵیان غافڵە بەڕاستی ئەوانەی لای پەروەردگارتن خۆیان بە گەورە ناگرن لە پەرستنی ئەو زاتەدا و بەردەوام تەسبیحات و ستایشی دەکەن و سوژدە و کڕنووشی بۆ دەبەن حەق وایە سەرجەم ئادەمیزادەکانیش چاو لەوان بکەن